عائیشە ڕەزاو ڕەحمەتی خوای لەسەر بێ دەگێڕێتەوە دەڵێ، جارێک پێغەمبەر صلی اللە علیە وسلم پیاوێکی کرد بە سەرکردەی لقێک و ناردی بۆ غەزا، پیاوەکە پێش نوێژی دەکرد بۆ هاوڕێکانی، لە کۆتایی قورئان خوێندنی ناو پێش نوێژەکەیدا سورەتی، قل هو اللە احد، ی دەخوێند. کە گەڕانەوە بەلای پێغەمبەر صلی اللە علیە وسلم ئەوەیان بۆ گێڕایەوە فەرمووی، لێی بپرسن لەبەر چی وا دەکا؟ کە لێی دەپرسن دەڵێ، چونکە ئەم سورەتە سیفەت و نیشانەی خودای بەخشندە و میهرەبانە، لەبەر ئەوە حەز دەکەم کە هەمیشە بیخوێنم و لەسەر زارم بێ، پێغەمبەر صلی اللە علیە وسلم فەرمووی، دە پێی بڵێن کە خوداش ئەوی خۆش دەوێ. ئەبو دەرداء ڕەزا و ڕەحمەتی خوای لەسەر بێ دەگێڕێتەوە کە پێغەمبەر، سەڵات و سەلامی خوای لەسەر بێ، فەرموویەتی، ئەرێ یەکێک لە ئێوە ناتوانێ شەوی سێیەکی قورئان بخوێنێ؟ عەرزیان کرد، ئەی پێغەمبەری خودا، چۆن سێیەکی قورئان بخوێنێ؟ پێغەمبەر، سەڵات و سەلامی خوای لەسەر بێ، فەرمووی، قل هو اللە احد سێیەکی قورئانە.